سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێت بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خدای پەروەردگار جارێکی تر دەرفەتیدان بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە لە ئەڵلقەی بیست و یەکەمین و کۆتایی بەڕێزان و خۆشەویستان گەیشتین بە کەسایەتی بیست و یەکەمین لە چیڕۆکە و بیرۆکە کە ئەویش عمەری کوڕی عەبدولعەزیزە بە ناونیشان و بە دروشمی چاکسازی لە ناو دەسەڵاتەوە، کوڕە لە خوا ترسەکە بە خەلیفەی باوکی وت، باوکە چی ڕێی لێ گرتی لەوەی بەردەوام بی لە هەوڵدان بۆ بەدیهێنانی ئەو دادوەریەی دەتەوێت، بە خوا من گوێم لێ نیە، ئەگەر مەنجەڵ بە من و بە تۆش لەو پێناوەدا گەرم بکرێت، خەلیفەی ژیر وتی، کوڕی خۆم، من خەڵکی لەسەر ئەو کارە سەختە ڕادەهێنم، من دەمەوێت کاروبار بە دادگەری زیندوو بکەمەوە و دوای دەخەم تا تەماعی دونیا لێی دەربکەم و وا بکەم ئەو ویستە دونیاییەی لە دڵی خەڵکیدا هەیە دەری بهێنم تا بێز لەوەی هەیە بکەنەوە و ئەو دادگەرییە قبوڵ بکەن. من کارێک چارەسەر دەکەم کە منداڵی بچووک لەسەری گەورە بووە و گەنجی لەسەر پیر بووە، ڕازی نیت باوکت هەر ڕۆژەی سوننەتێک زیندوو بکاتەوە و بیدعەیەک لەناو بەرێت؟ وتی، بەڵێ با ڕازیم. عومەری کوڕی عەبدولعەزیز چۆن لەناو حوکمەوە چاکسازی کرد و پلە بە پلە گۆڕانکاری کرد و ستەمکاریی هەڵگرت، ئەمە بابەتی چیڕۆکی ئەم بەشەمانە و ئەم ئەڵقەمانە. عومەری کوڕی عەبدولعەزیز ساڵی شەست و یەکی کۆچی لە شاری مەدینەی پیرۆز لەدایک بووە، هەر لەو شارە گەورە بووە و بە منداڵی قورئانی پیرۆزی لەبەر کردووە و ژیانی لەگەڵ ئەو هاوەڵانەی پێغەمبەر صلی اللە علیه وسلم بەسەر بردووە کە تاو کاتە لە ژیاندا مابوون، بۆیە یەکێکە لەو شوێنکەوتوان واتە تابعین. عومەری کوڕی عەبدولعەزیز پایەکی بەرزی زانستی هەبووە، بە یەکێک لە پێشەوایانی سەردەمی تابیعین دادەنرێت، یەکێک لە زانایان لەبارەیەوە دەڵێت، هاتبووین فێری بکەین، بەڵام ئەوەندەی پێنەچوو ئەو بوو بە مامۆستامان، وتوشیانە، زانایان تەنیا وەک قوتابی بوونە لای عومەر. عەبدولمەلیکی کوڕی مەڕوانی مامی کە پێنجەمین خەلیفەی ئومەوییەکان بوو، سەرسام بوو بە زیرەکییەکەی، بۆیە لە خۆی نزیک دەکردەوە، تەنانەت دەیخستە پێش هەندێک لە کوڕەکانی خۆیشیەوە. هەر بۆیە فاتیمەی کچی دایە و کردیشی بە والی ناوچەیەکی بچووک کە ناوی دێر سەمعان بوو لە نزیک شاری حەلەب. عومەر بەردەوام ئامۆژگاریی خەلیفەی مامی دەکرد، جارێکیان نووسراوێکی بۆ نارد و ئەو بەرپرسیارێتی بیرهێنایەوە کە لە ئەستۆی بوو، تێیدا هاتبوو تۆ شوانیت و هەموو شوانێکیش بەرپرسە لەو ڕانەی لەبەردەستیدایە، ئەم ئایەتەشی بۆ نووسیبوو. اللە لا الە الا هو لیجمعنکم الی یوم القیامە لا ریب فیه ومن اصدق من اللە حدیثا واتە کەس نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ اللە نەبێ بەخوا قەسەم لە ڕۆژی قیامەتدا کۆ دەکرێنەوە و لە هەرکوێ بن بەرە و مەحشەر دەکرێنەوە ئەم کۆکردنەوەیەش ڕاستە و هیچ جۆرە گومانێکیشی تێدانە چێ بێ لە خوای پەروەردگار و گەورە ڕاستگۆتر بێ. عەبدولمەلیکی کوڕی مەڕوان ساڵی هەشتا و شەشی کۆچی لە دیمەشق کۆچی دوایی کرد. دوای ئەو وەلیدی کوڕی بوو بە خەلیفە. وەلید عومەری کرد بە والی مەدینە کە لەو کاتەدا تەمەنی بیست و پێنج ساڵان بوو. عومەر مەرجی ئەوەی دانا کە حەق و دادگەری لە ناو خەڵکیدا بەرپا بکات و ستەم لە هیچ کەسێک نەکات و زۆر لە خەڵکی نەکات لە وەرگرتنی ئەو مافانەی لە سەریانە بۆ خەزێنەی دەوڵەت و لە بەخشینیشدا دەست کراوە بێت، خەلیفە ڕەزامەندی دەربڕی. کاتێک عومەر گەیشتە مەدینە، نوێژی نیوەڕۆی کرد و بانگهێشتی زانایانی شارەکەی کرد و پێی وتن، من بۆ کارێک بانگم کردوون کە باداشتان لەسەری بدرێتەوە، ببینن، بە یارمەتیدەری یەکتر لە حەق و ویستیدا. نامەوێت بەبێ ئێوە فەرمان بدەم. ئەگەر کەسێکتان بینی سنوور دەبەزێنێت یان هەواڵی ستەمکردنی فەرمانبەرێکتان پێگەیشت، سوێندتان دەدەم بە خوا، ئاگادارم بکەنەوە. ئەنجومەنێکی ڕاوێژکاری لەو زانایانە پێکهێنا، هەر لە سەردەمی ئەویشدا بە فەرمانی وەلیدی کوڕی عەبدولمەلیک مزگەوتی پێغەمبەر صلی اللە علیه و سلم فراوان کرا و نۆژەن کرایەوە جارێکی تر عومەر بەوە ناسراوە کە زۆر ڕشت بووە لەسەر ڕێزنیان لە ئالوبەیتی پێغەمبەر صلی اللە علیه و سلم و پێویستیەکانی بۆ جێبەجێ کردوون سەرباری ئەو دوژمنایەتی لە نێوان ئۆمەویەکان و ئەواندا هەبووە فاتیمەی کچی عەلی باس لە دەکات کە چووەتە لای عومەر لەو کاتەی کە والی مەدینە بووە پێی وتووە کچەکەی عەلی بە خوای گەورە هیچ بنەماڵەیەک نییە لەسەر زەوی ئەوەندەی ئێوە خۆشم بوێن تەنانەت لە ماڵ و منداڵی خۆشم خۆشویسترن لەلام هەروەها دەڵێت ئەگەر عومەری کوڕی عەبدولعەزیز بمایە ئێمە پێویستمان بە کەسی تر نەدەبوو ساڵی نۆتویەکی کۆچی دەسەڵاتی عومەری کوڕی عەبدولعەزیز فراوانتر بوو تا وای لێهات تەواوی حیجازی گرتەوە، دادگەری و ئاسایشی بڵاوکردەوە و تامی بەزەیی و ئارامی و دەروونی بە خەڵکی بەدسەشت. خۆی لە ستەم و گوناهکارییەکانی ئەو سەردەمە گرتەوە و ڕووبەڕووی ستەمکار و پیاوخراپەکان و لە سەرووشیانەوە حەجاجی کوڕی یوسفی سەقەفی بووە. ڕقێکی زۆری لە حەجاج بوو، لەبەر ئەوەی کەسێکی زۆر توندوتیژ و ستەمکار بوو، داوای لە خەلیفە کرد کە ڕێ بە حەجاج نەدرێت بچێتە مەدینە و تەنانەت نەتوانێت پێشیدا تێپەڕێت، هەر بۆیە حەجاجیش ڕقی لێ هەڵگرت و کەوتە تەنگ پێهەڵچنینی، هەر لەژێر کاریگەری ئەو، ساڵی نۆ توسەی کۆچی عومەر لە والیەتی لادرا. بەڵام لەبەر ئەو ناو و ناوبانگەی باشەی پەیدای کردبوو، وەلید بردیە لای خۆی لە شام، بوو بە ڕاوێژکار و وەزیری خەلیفە. سەرچاوەکانی مێژوو باس لەوە دەکەن کە عومەر لە ئامۆژگاریکردنی وەلید نەسڵەمیتەوە و هەرچەندە وەلید پیاوێکی توندوتیژیش بووە، خۆی باس دەکات و دەڵێت، ڕۆژێک دەمەونیوەڕۆ بوو، وەلید ناردی بە شوێنمدا، چوومە ژوورەوە بینیم تووڕەیە، ئاماژەی پێدام کە دانیشم، منیش دانیشتم، وتی دەبێ چی لە کەسێک بکرێت کە جنێو بە خەلیفە بدات؟ بکوژرێت؟ وەرامی نەدایەوە. جارێکی تر پرسیەوە، وەرامم نەدایەوە، دیسان پرسیەوە، وتم میری ئیمانداران کەسی کوشتووە؟ وتی نەخێر، بەڵام جنێوی داوە. وتم با تەمێ بکرێت. وەلید تووڕە بوو، چووە ژوورەوە. ئیبن ڕەییانی شمشێر بەدەست وتی بڕۆ منیش ڕۆیشتم. بەڵام لە ڕێگادا گوێم لە هەر وشەیەک دەبوو وام دەزانی پیاوی وەلیدە و دەیەوێت بە شمشێر ملم بپەڕێنێت. لەمەوە ئەوە دەفامرێتەوە کە عومەر ئامۆژگاری وەلیدی کردووە بۆ ئەوەی بکەوێتە دانوستان لەگەڵ بەرهەڵستکاران و بە زمانی شیرن ڕووبەڕوویان ببێتەوە و دەست بۆ خوێن ڕشتن نەبات. ئەو کەسێکی دانا بوو، پێی وابوو تەنیا کەسێک شایانی کوشتنە کە خەڵکی کوشتبێت، ئەو کەسەش کە جنێو بە خەلیفە دەدات تەنیا شایانی سزایەکە کە لە ئاستی تاوانەکەیدا بێت. عومەری کوڕی عەبدولعەزیز بەڵێنی خۆی دەبردە سەر و وەک کێو دەوەستایەوە لە حەق ویستیدا. ئەو هەوڵەکەی وەلیدی ڕەت کردەوە کاتێک ویستی سلێمانی برای لە جێنشینی لابدات و کوڕەکەی لە شوێنی خۆی دابنێت. کە خەڵکێکی زۆر لە گەورە پیاوان پێی ڕازی بوون، بەڵام عومەر وتی، بەیعەتی سلێمان لە گەردنمانە. وەلید لە ساڵی نۆت و شەشی کۆچی کۆچی دوایی کرد و بەیعەت بە سلێمانی برای درا، ئەویش عومەری کوڕی عەبدولعەزیزی وەک وەزیر هێشتەوە. سلێمان پێی وت ئەبوو حافس، بینیوتە ئەو دەسەڵاتە کەوتە دەستمەوە کە بە زانستی خۆم نەبوو، تۆ هەرچییەکت بە بەرژەوەندی خەڵکی زانی، فەرمانی بۆ دەربکە. عومەر ئەوەی بە هەلێک زانی بۆ چاکسازی، هەربۆیە دارو دەستەکەی حەجاجی کوڕی یوسفی دوور خستەوە و بەندییەکانی ئازاد کرد، بەوەی سەقامگیریش بکەوێتە عێراقەوە، کەوتە بەخشین بە خەڵکەکەی. دەوترێت ئەو کاتەی سلێمانی کوڕی عەبدولمەلیک چوو بۆ مەدینە، پارەیەکی زۆری بەخشی و بە عومەری وت، ئەبو حەفس! کارەکەمت پێ چۆن بوو؟ ئەویش وەرامی دایەوە، دەبینم ئەوەی دەوڵەمەندە دەوڵەمەندترت کردووە، ئەوەشی هەژارە و خۆیت هێشتووەتەوە. هەروەها باسی ئەوە دەکرێت کاتێک سلێمان بە هاوڕێتی عومەر چووە بۆ دەرەوەی شار، بارانێکی بە برووسک و گەواڵە باریوە، سلێمان و ئەوانەی لەگەڵیدا بوون ترساون، عومەریش پێی وتووە، ئەمە دەنگی ڕەحمەتە، وای لێ دەترسی؟ ئەی ئەگەر دەنگی غەزەب بێت چی دەکەیت؟ سلێمان سەد هەزار درهەمی داوەتێ و پێی وتوە ئەوە بکە بەخێر بۆ کارێکی باشتر ناکەیت وەک چی؟ وەک ئەوەی ماف بۆ مافخوراوان بگێڕیتەوە، سلێمان دواتر کۆبونەوەیەکی بەخەڵکی کردوە تا ئەوەی مافی خوراوەی بۆ بگێڕێتەوە. لە وەرزی حەجی سالی نۆت و نۆی کۆچی، سلێمان حەجی کردوە، لەوێدا بە عومەری کوڕی عەبدولعەزیزی وتوە ببینە چ خەڵکێک کۆبوونەتەوە، هەر خوا دەزانێت چەندن و هەر خۆی دەتوانێت ڕزقیان بدات. میری ئیمانداران، ئەوانە ئەمڕۆ هەموویان ژێردەستەی تۆن، بەڵام سبەی هەموویان لای خوا ڕووبەڕووت دەبنەوە. سلێمان داویەتی قوڵپی گریان و وتویەتی خوایە، خوایە پەنات پێ دەگرم. سلێمان دووچاری نەخۆشیەکی سەخت هاتەوە و هەستی کرد کە مەرگی نزیک بووەتەوە، بیری کردەوە وەسیەت بکات کە کێ دوای خۆی بکات بە خەلیفە. وەک هەر خەلیفەیەکی تر، سەرەتا بیری وابوو کە کوڕێکی خۆی دابنێت، بۆ ئەوەش داودی کوڕی پێباش بوو، کە ئەو کات یەکێک بوو لە فەرماندەکانی سوپای موسڵمانان کە بۆ فەتحی قوستەنتنیە نێررابوو، بەڵام یەکێک لە وەزیرە باشەکانی ئامۆژگاریەکی کرد کە لە سوودی ئیسلام و موسڵمانان بوو، وەزیر و ڕاوێژکار و زانایەکی پیاوچاک، کە لە بنەچەدا خەڵکی فەڵەستین بوو، یاوەری سلێمانی کوڕی عەبدولمەلیک بوو، ناوی ڕەجای کوڕی حەیەوە بوو. ڕەجا دەڵێت، سلێمان لە کاتی نەخۆشیدا وەسیەتی کرد کوڕێکی بچووکی خۆی کە هێشتا مووی لێ نەهاتبوو بکات بە خەلیفە. منیش پێم وت ئەوەی خەلیفە لە گۆڕەکەیدا بپارێزێت ئەوەیە کاروباری مسلمانان لە دوای خۆی بە پیاوێکی باش بسپێرێت. داودی کوڕمت پێ چۆنە؟ ئەو دوورە و لە قوستەنتەنیەیە، ناشزانیت ماوە یان مردووە. ئەی تۆ کێت پێ باشە؟ خۆت کێت پێ باشە؟ عومەری کوڕی عەبدولعەزیزت پێ چۆنە؟ بەخوا ئەوەندەی من بیناسم پیاوێکی زۆر باش و موسڵمانە حەزی بە چاکە و چاکە کارانە بەڵام من دەترسم براکانت ڕازی نەبن ئەو بکرێت بە خەلیفە بەخوا ڕاست دەکەیت ڕەجا ئامۆژگاری کرد بۆ ئەوەی کوڕانی عەبدولمەلیکی کوڕی مەڕوان نەبنە ڕێگر لەبەردەم بوون بە خەلیفەی عومەڕ سلێمانیش هەر وای کرد و نووسراوی مۆر کرد و بە شوێن فەرماندەی پۆلیسی دەنارد و پێی وت کەسوکارەکەم کۆبکەوە و پێیان بڵێ بەیعەت بەم نووسراوە بدەن بەبێ ئەوەی بیکەنەوە هەر کەسێکیشیان ڕەتی کردەوە لە گەردنی بدا ئەوانیش کۆبوونەوە و یەک بەیەک بەیعەتیاندا ڕەجا دەڵێت کە ڕۆیشتن عومەری کوڕی عەبدولەزیز هاتە لام و وتی تخوا ئەگەر ئەو نوسراوە شتێکی تێدایە پەیوەندی بەمنەوە بێ پێم بڵێ تا زوو خۆمی لێ ڕزگار بکەم بەر لەوەی ببێ بە گەردنمەوە و ئەوەی ئێستا دەتوانم بیکەم ئەو کات نەتوانم بیکەم وتم بەخوا تەنانەت یەک وشەشت پێ ناڵێم دواتر هیشامی کوڕی عەبدولمەلیکیش هات و پرسیاری کرد ئاخۆ خەلیفایەتی بۆ ئەوەیە یان بۆ کەسێکی ترە ئەویش بەویشم وت بەخوا تەنانەت وشەیەکیشت لەو نهێنیەی میری ئیمانداران پێی وتوم پێناڵێم ڕەجا دەڵێت، چووم بۆ لای سلێمان، کاتێ وەفاتی کرد، ناردم بە شوێن فەرماندەی پۆلیسدا، ئەویش خەڵکی لە مزگەوتی دابیق کۆکردەوە، لەناو خەڵکەکەدا وتم، بەیعەت بەو کەسە بدەن کە ناوی لەم نووسراوەدا هاتووە، وتیان بەیعەتمان داوە، وتم جارێکی تریش، وتیان ئەوە جارێکی تریش دامانەوە، وتم خەلیفە مرد، ئینجا ناوەڕۆکی نووسراوەکەم خوێندەوە، تا گەیشتمە ئەوەی ناوی عومەری کوڕی عەبدولعەزیزم خوێندەوە. کوڕانی عەبدولمەلیک ڕەنجیان تێک چوو، بەڵام کە گەیشتمە ئەوەی لە دوای ئەو یەزید ببێ بە خەلیفە، کەمێک گەشانەوە. هیشام وتی هەرگیز بەیعەتی پێ نادەین. وتم بە خوا لە گەردنت دەدەم. جا هەڵسە بەیعەتی پێ بدە. ئینجا خەڵکی هەڵسانەوە بۆ ئەوەی بەیعەت بە عومەر بدەن، کە لەو سەری مزگەوتەکە دانیشتبوو. عومەر کەتێک زانی کارەکە تەواو، وتی ئینا للە و ئینا ئیلەیه ڕاجعوون. نەیتوانی هەڵسێتە سەر پێ، خەڵکەکە پەلیان گرت و خستیانە سەر مینبەر، کەمێک بێدەنگ بوو، ڕەجای کوڕی حەیەوە وتی هەڵناسن بەیعەت بە میری ئیمانداران بدەن؟ خەڵکەکە هەڵسان و کەوتنە بەیعەتدان پێی. عومەر وتەیەکی پێشکەش کرد و وتی، خەڵکینە، من تووشی ئەم ئەرکە بووم، بەبێ ئەوەی خۆم داوام کردبێت، یان ڕام وەرگیرابێت، یا نێرژاوێژ بە موسڵمانان کرابێت، ئەو بەیعەتەتان لەسەر لادەبەم و کە خراوەتە سەر گەردنتان، ئیدی ئێوە ئازادن لەوەی چی هەڵدەبژێرن. موسڵمانان بە یەک دەنگ وتیان، ئێمە تۆ هەڵدەبژێرین و هەموومان بە تۆ ڕازین. کاتێ خەڵکەکە ئارام بوونەوە و بێدەنگ بوون، عومەر دوای سپاس و ستایشکردنی خوای گەورە وتی، خەڵکینە! هەر کەسێ گوێڕایەلی خوا بێت هی ئەوەیە گوێڕایەلی بکرێت، ئەوەشی گوێڕالی ئەو نەکات مافی ئەوەی نیە کەس گوێڕایەلی بکات ئەگەر منیش گوێڕالی خوا نەبووم مافی ئەوەم نیە گوێڕایەلم بن عومەر بەو جۆرە ویستی بنەماکانی هەڵبژاردنی فەرمانڕەوا لە ئیسلامدا جێبەجێ بکات کاتێک بەرامبەر بە مسلمانان ڕایگەیاند ئەو بەیعەتەی لە ئەستۆیاندا هەڵگیراوە و هەڵبژاردنی کردووەتەوە بە ڕاوێژ ئەمەشی بۆ هەموو شاکارەکانی دەوڵەتەکەی ناد خەلیفایەتی عومەر بەو ماوەیە ناسرا کە دادگەری و خۆشگوزەرانی تەواوی وڵاتانی موسڵمانیان گرتووەتەوە، بە جۆرێک پیاو زەکاتی دەردەکرد و کەسێکی هەژاری نەدەدۆزیەوە پێی بدات. ئەو ئەرکەکانی خۆی بە گەڕاندنەوەی مافی ستەملێکراوان دەست پێکرد. ئینجا یاسایەکی لە سەرەتاوە لە خۆیەوە دەست پێکرد و هەرچی موڵک و ماڵی هەبوو کە بە خۆی و هاوسەر و منداڵەکانی بەخشرابوون گەڕاندنیەوە داوای لە ئومەویەکان کرد ئەوەی لە دەرەوەی مافی خۆیان پێیان بەخشراوە بۆ بەیتولمالی بگەڕێننەوە هەموو والیە ستەمکارەکانی لەکار خست و کەسانی تری لە شوێن دانان کە بە خواناسی و پارێزکاری و چاکەکاری ناسرابوون جزیەی لەسەر ئەو کەسانە هەڵگرت کە خەڵکی وڵاتە تازە فەتحکراوەکان بوون و تازە مسلمان ببوون یەکێک لە فەرمانبەران بۆی نووسی بوو ئەو کارە زیان بە گەنجینەی دەوڵەت دەگەێنێت ئەویش لەوەرامدا بۆی نووسی، هەر کەسێک موسڵمان بوو جزیەی لەسەر هەڵبگرە، چونکە خوا پێغەمبەری بۆ ئەوە ناردووە، صلی اللە علیه وسلم، ئیمان ببەخشێت نەک پارە کۆبکاتەوە. هەروەها زەویە کشتوکاڵییەکانی چاککردەوە و قەرزی دایە گشتیاران و بیری ئاوی هەڵکەند و ڕێگای دروستکرد، کێش و پێوانەکانیشی لە سەرتاسەری وڵاتدا یەخست. گرنگیشی بە زانست دا و خەڵکی بۆ لەبەرکردنی قورئانی پیرۆز هاندا و فەرمانی دا فەرموودەکانی پێغەمبەر، صلی اللە علیه و سلم، بنووسرێنەوە. عومەری کوڕی عەبدولعەزیز لەبەر ئەوەی خۆی بە بەرپرسیار لە هەموو میللەتەکەی دەزانی، هەر لەو ڕوانگەیەوە سەیری خەواریجیشی دەکرد کە لە سەرەتای دروستبوونی دەوڵەتی ئومەویە دوژمنایەتیان دەکرد و، هەردوولا بەردەوام لە ڕووبەڕووبوونەوەدا بوون، ئەو بە ئەرکی خۆی زانی پێیان پیشان بدات ڕێبازەکەیان هەڵەیە، بۆیە داوای لێکردن بێن و پێکەوە بکەونە گفتوگۆ، ئەوانیش وەرامی داوەتەکەیان دایەوە، لە هەموو ئەو بابەتانەی وروژێندران بەڵگەکانی عومەر بەهێزتر بوون، جگە لە بابەتێک کە جێنشینی یەزیدی کوڕی عەبدولمەلیک بوو لە دوای عومەر. عومەر داوای لێکردن چاوەڕێ بکەن تا بیر لەو بابەتە بکاتەوە ئینجا وەرامیان بداتەوە، ئەوانیش ڕازی بوون، یەکێکیشیان وتی بەڕاستی تا ئەمڕۆ بەڵگەی بەهێز و نزیک لە ڕاستی وەک ئەوانەی تۆم نەبیستووە، بۆیە من پێم وایە حەق بە تۆیە و دوورم لەوەی لە تۆ دوورم. بەڵام ئەو بابەتە بەبێ چارەسەر مایەوە، لەبەرەوەی عومەر لە ترسی ئاژاوەگێڕی ئومەوییەکان نەیدەتوانی یەزید لە جێنشینی بخات. مەرجیش بواری نەدا. چونکە خەلیفەی دادگەر لە ساڵی سەد و یەکی کۆچی لە ناوچەی دێر دێری سەمعانی نزیک حەلەب کۆچی دوایی کرد فەرمانڕەواییەکەی تەنها دوو ساڵ و پێنج مانجی خایاند کە وەفاتی کرد تاکە کەسێکیش لە زیا- لە زیندانییەکانیدا نەبوو جێڕانەوەی جیاواز لەبارەی هۆکاری نەخۆشکەوتن و مردنەکەیەوە هەن هەندێک دەڵێن ژەهر خوارد کراوە، پاشان کۆبونەوەی عومەر لەگەڵ خەواریجەکان ئومەویەکان مەترسی ئەوەیان هەبووە هەرچی لە دەستیاندا هەیە وەری بگرێتەوە یەزید لە جێنشینی بخات و تەنانەت خۆیشی واز لە خەلیفاتی بهێنێت بۆیە کەسێکیان گرتووە ژەهر بکاتە خواردنێوە و تەنها سێ ڕۆژ دوای ئەو کۆبونەوەیە نەخۆش کەوتووە و مردووە موجاهید دەڵێت، عومەری کوڕی عەبدولعەزیز لێی پرسیم خەڵکی لەبارەی منەوە چی دەڵێن، وتم دەڵێن جادووی لێکراوە، وتی نا جادووم لێ نەکراوە، ئینجا خۆڵامێکی بان کرد وتی کابرا ئەوە بۆ ژەهر خواردت کردم، وتی هەزار دیناریان دامێ و بەڵێنیان دا ئازادم بکەن، وتی پارەکە بهێنە، پارەکەی هێنا عومەر لێی وەرگرت و خستیە بەیتولمالەوە، پێی وت بڕۆ خۆت ونکە با کەس نەتبینێت، سورەتی مائیدە ئایەتی سی و نۆ، واتە جا هەر کەس پاش ئەو ستەمەی کردوویەتی پەشیمان بووە و گەڕایەوە بۆ لای خوا بە گوێکردنی و دەستی کرد بە چاکەکردن و عەزمی جەزم کرد نەگەڕێتەوە بۆ سەر گوناهەکە ئەوە بێگومان خوای مێهرەبان تۆبەی لێ وەردەگرێ و لە گوناهی خۆش دەبێ خوا زۆر گوناهپۆش و مێهرەبانە. چاکسازی بە مانا قورئانیەکەی خود و کۆمەڵ و میللەت لە هەموو بوارەکانی ژیان دەگرێتەوە، چەمکی چاکسازی لە چەمکی شۆڕشی پەتی فراوانترە و لەوەدا لێی جیاوازە کە چاکسازی خەسڵەتێکی بەردەوام و ئیجابی هەیە و بە دوای گۆڕانەوەیە بەرەو باش و باشتر، هەرچی شۆڕشە مەبەست لێی ڕووبەڕووبوونەوەی واقیعە بەبێ گوێدان بەوەی ئەو واقیعە باشە یان خراپە. لەوانەشە هەر دژ بە حەق بێت، هەر وەک لەوەشدا جیاوازن کە چاکسازی پشت بە تۆڵە سەندنەوەی چینایەتی یان تایەفی یان سیاسی نابەستێت. چاکسازی پێویستی بە پلەبەندی هەیە، پلەبەندیش پێویستی بە کات و ئارامگرتن هەیە، بەر لە هەموو ئەوانەش پێویستی بە کەسانێکە خۆیان بۆ خوا و بۆ خزمەتی میللەتەکانیان یەکلا کردبێتەوە. هەر وەک چۆن خوای گەورە لەسەر زمانی شوعەیب پێغەمبەر سڵاوی خوای لێ بێتەوە دەفەرموێت، ان ارید الا الاصلاح ما استطعت وما توفیقی الا باللە علیه توکلت و الیه انیب واتە، هیچ مەبەستێکم نییە ئەوە نەبێ بە قەدەر توانام چاکە لەگەڵ ئێوە بکەم و بتانخەمە سەر ڕێی ڕاست و لە سزا دوورتان بخەمەوە، من کەس تەوفیقم نادا خوا نەبێ، تەنها پشت بەو دەبەستم و بۆ لای ئەویش دەگەڕێمەوە. چاکسازی لە ناو فەرمانڕەواییەوە باشترە لەوەی لە دەرەوە بێت. چاکسازیش لە دەرەوە باشترە لە شۆڕش، شۆڕشیش لە چەوساندنەوە باشترە. بەڕێزان و خۆشەویستان، بە پشتیوانی خوای گەورە هاتینە کۆتایی زنجیرە بابەتی خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە، بە هیوای ئەوەین خوای گەورە لێی قەبووڵ کردبین و بووبێتە توێشووی قیامەتمان و مایەی سوود و کەڵک و قازانجیش بۆ ئێوەی بەڕێز و خۆشەویست. تاکوو زنجیرەوانەیەکی تر و زنجیرە بابەتێکی تر بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە ئەزایان ناکا و پێتان دەڵێین، السلام علیکم و رحمە اللە و بەڕەکاتوه.